سبحان اللە دەفەرمێ سوێن دەخوا واللهی چل ساڵ پشتی نوێشخوێنێکم نەبینیوە دەزانن یعنی چی واتا چل ساڵ هەموو کاتێک من لە ڕیزی پێشەوە بووم قەت نەبووە لە دواوە بم پشتی نوێشخوێنێک ببینم چل ساڵ ئەیکو ئەوانەی کەوا ئەسڵا ڕوو لە جەماعەت ناکەن کوا تۆ جیهادی نەفست نەکردو برای بەڕێزم تەنانە دەژێرنەوە دەفەرمێت چل ساڵ لە خارجی مزگەوەی گوێم لە بانگ نەبووە بەردەوام لە مزگەوەدا بووم کە بانگی داوە سبحان اللە ئەو جوهدە ئەو ئیمانە ئەو تەقوایە ئەو هەوڵە لەناو ئێمەدا کوا بە ناشکری نەبێ باری کردووە نەماوە کوا کوا لەناو ئێمەدا ئەو جیهادە کەوا لەگەڵ نەفسمان بیکەین کەواتە یەکەم جار بەڕاستی پێویستە جیهادی نەفسمان بکەین ئەگەر جیهادی نەفسمان کرد برا بەڕەزەکانم دڵنیا بین لەوەی کەوا سەربەرزی دنیا و قیامەت دەبین